کاسێتی بیست و یەکەم لە جیهانی لە پەرتووکی جیهانی سۆفیا دیوی یەکەم لە لاپەڕە شەش سەد و بیست و شەشەوە. کەواتە بۆچی دەربارەی ئەم شتانە ئەم هەموو کتێبە دەنووسرێت؟ بڵاوکردنەوەی ئەم کتێبانە مامەڵەیەکی پڕسوودە. زۆربەی خەڵک ئەم جۆرە شتانە دەخوێننەوە. بە بڕوای تۆ بۆچی وایە؟ وا دیارە خەڵک زۆرتر بە دوای باسە پڕنهێنی و ڕەمزییەکاندا دەگەڕێن و شتێکیان دەوێت کە یەکسانبوونی تاقەت پروکێنی ژیانی ڕۆتین تێک بشکێنێت. بەڵام ئەم کارە بێهودەیە. مەبەستت چییە؟ ئێمە خۆمان لێرە لەناو گێژاوی ڕووداوێکی سەرسووڕهێنەرداین. لە ڕۆژی ڕووناکدا لە بەرامبەری چاوەکانماندا خوڵقانێکی نوێ ڕوو ئەدات و سەیر نییە سۆفیا؟ بەڵێ سەیرە. کەواتە پێویست ناکا بە دوای شتانێکی خەیاڵی یاخود ڕەمزیدا بگەڕێین. بۆ نموونە عابای فاڵگر یا کونی حەشارگەی خەیب زانەکە. دەتەوێ بڵێیت ئەو کەسانەی ئەم کتێبانە دەنووسن درۆزن و فێڵبازن؟ نا ئەوە ناڵێم. بەڵام لێرەیشدا باس لە جۆرێک سیستەمی داروینی دێتە پێش. مانای ئەم وتەیە چییە؟ بیر بکەرەوە کە لە درێژایی یەک ڕۆژدا چ شتانێکی جیاواز دەکرێت ڕوو بدات. ڕۆژێک لە ڕۆژەکانی ژیانی خۆت لە بەرچاو بگرە، هەمووی ئەو شتانەی لەو ڕۆژەدا دەبینیت و تەجرەبەی دەکەیت بیێنە بەرچاوت. دەی ئێستا زۆر جار ڕووداوێکی زۆر سەیر دێتە پێش، دەچیت بۆ فرۆشگەیەکی گەورو شتێک دەکڕی کە نرخی بیست وەشت کرۆنە. ئەو ئەرەو ڕۆژە یوانا دێت و بیست وەشت کرۆن کە قەرزاری تۆیە پێتە داتەوە. بەیەکەوە دەچن بۆ سینەما و کورسی ژمارە بیست وەشت بەرتۆ دەکەوێت. بەڵێ ئەم جۆرە پێشهاتانە نهێنی و ڕەمزیە. بەڵام لە هەر حاڵدا تەنیا بە ڕێکەوتە و بەس. کێشەکە ئەوەیە کە خەڵک ئەم جۆرە ڕێکەوتانە لە مێشکیاندا دەهێڵنەوە و هیچ کەس تەجرەبەی سەیر و سەمەرە یاخود شتێک کە پێناسەیەکی عەقڵی بۆ نەکرێت لە یاد ناباتەوە. کاتێک ئەم تەجرەبانەی ژیانی ملیارەها کەس لە کتێبێکدا کۆ دەکرێتەوە، شێوەی کۆمەڵێک زانیاری زۆر ڕاست لە خۆ دەگرێت. بەردەوام ژمارەیان زیاد دەبێت بەڵام ئەمەیش وەکو خۆ تاقیکردن. نەوە وایە و ئێمە تەنیا بڕوا براوەکانیمان ببورن براوەکانیمان لەبیر دەمێنێت بەڵام نێوەنجی و غەیب زانیش هەن کە بەردەوام ئەم جۆرە کارانە دەکەن وایە؟ بێشک ئەگەر فێڵبازەکان بخەینە کەنارەوە وەڵامێکی تر بۆ ئەم جۆرە تەجرەبە ڕەمزیانە دەتوانین پەیدا بکەین چییە؟ لە یادت ماوە دەربارەی بیرۆکەی دەروونی نائاگای فرۆید باسمان کرد ئەڵبەت کە لە یادمە فرۆید دەریخست کە ئێمە زۆربەی کات دەتوانین ببینە نێوەنجی دەروونی نائاگای خۆمان. زۆرجار لەناکاو بیر لە شتێک دەکەینەوە یاخود کارێک دەکەین بێ ئەوەی کە بەڕاستی بزانین بۆچی. هۆی ئەوەیە کە ئێمە بەشێکی زۆری تەجرەبە و بیر و یادەوەریمان لە دەرووندا هەیە کە ئاگاداری بوونیان نین. چیتر. خەڵک زۆرجار لە خەوندا قسە دەکەن یا لە خەوندا دەڕۆن. ئەمە دەتوانین بە جۆرێک کاردانەوەی دەروونی ناو بەرین، هەروا دەکرێ مرۆڤ بە هۆی هیپتۆنیزم بێ ئەوەی کە خۆی بخوازێ چەند شتێک بڵێ یاخود کارگەلێک بکات. ئەڵبەت لە بیرم ماوە کە سوریالستەکان لە هەوڵدان بوون لە خۆشت بنووسن، واتە دەیانەوێ ببنە نێوەنجی دەروونی نائاگای خۆیان. لە بیرم ماوە. لە سەدەی ئێمەدا جار جار کەسانێک دەبینین کە دەڵێن دەتوانن ڕۆح بانگ بکەن، واتە دەتوانن ببنە نێوەنجی و لەگەڵ مردووەکاندا پەیوەندی بگرن. نێوەنجەکە بە دەنگی کەسە مردووەکە قسە دەکات و یا لە خۆڕا شتانێک دەنووسێت و لە کەسێک کە پەنجا یا سەد ساڵ لەمەوبەر مردووە وەڵام وەردەگرێت. خەڵک ئەمە بە بەڵگەی ژیانی دووبارەی دوای مردن دەزانن. بەڵێ دەزانن. نامەوێت بڵێم کە هەمووی ئەم نێوەنجیانە دروستکراو و ساختەن. بەشێک لەوانە بەڕاستی بڕوایان هەیە بەو شتەی کە دەیڵێن، واتە بەڕاستی نێوەنجین. بەڵام نێوەنجی نائاگای خۆیانن. تاکو ئێستا چەند جار ئەم نێوەنجیانە لە کاتی خەلسەدا کەوتوونەتە بەر لێکۆڵینەوە و ئاگاداری جۆرێک زانیاری و توانایی بوونەتەوە کە نەک خۆیان بە نێوەنجی دەزانن و نە خەڵکیش دەتوانن تێبگەن کە چۆن دەستکەوتوون. لە نموونەیەکدا ژنێک کە زمانی عیبری نەدەزانی چەند وەڵامی بە زمانی عیبری وەرگرت. کەواتە ئەم ژنە یا لەوە پێش ژیاوە یاخود ڕۆحی مردوویەک لەو داخۆی دەمێنێت کامیان بە بڕوای تۆ ڕاستە. لە پاشان دەرکەوت کە ئوژنە لە منداڵیدا نەوەیەکی یەهودی بووە. ئا. نائومێد بوویت؟ ئەمە پیشانەدا بەشێک لە خەڵک چ تواناییەکی سەرسووڕهێنەریان هەیە بۆ کۆکردنەوە و قەڵاکردنی شتەکان لە دەروونی نائاگای خۆیاندا. لە مەبەستت تێدەگەم. دەتوانین زۆرێک لەم ڕووداوە سەیر و سەمەرانەی ناو ژیان لە ڕێگای بیرۆکەی نائاگای فرۆیدەوە پێناسە بکەین. بۆ نموونە من بەدوای ژمارەی تەلەفۆنی هاوڕێیەکمدا دەگەڕێم کە چەند ساڵە لێی بێئاگام. لە ناکاو تەلەفۆن لێ دەدێت و ئەو هاوڕێیەم لەو دیوی تەلەفۆنەکەوەیە. مرۆڤ تێ ڕادەمێنێت. وەڵامی کێشەکە لەوانەیە ئەوە بێ کە ڕادیۆ مۆسیقایەکی کۆن بڵاو دەکاتەوە. کە من و هاوڕێکەم دوایەمین جار کە پێکەوە بووین گوێمان لێ گرتووە. خاڵی گرنگ ئەوەیە کە ئێمە ئاگاداری پەیوەندییە نهێنییەکە نین. کەواتە ئەم باسانە هەمووی بێمانایە. یا باسی ژمارە براوەکانە یاخود دەروونی نائاگای مرۆڤ وایە؟ لەهەر حاڵدا وا باشترە بۆ نزیکبوونەوە لەم کتێبانە مرۆڤ تا ڕادەیەک بە گومان بێت بە تایبەت ئەگەر کەسێکی فەیلەسوف بێت. ئەو کەسانەی بە گومانەوە لەم جۆرە شتانە دەڕوانن کۆڕێکیان بۆ خۆیان لە لەندەن کردۆتەوە و چەند ساڵ لەمەوبەر خەڵاتێکی گەورەیان دانا بۆ یەکەمین کەسێک کە بتوانێ هۆیەکی لە سەرووی سروشتەوە پێشنیار بکات هەرچەند نموونەیەکی بچووکیش بێت. ئەمە مەرج نییە کە هەر موعجیزەیەکی گەورە بێ، نموونەیەکی بچووکی تەلەپاتیش خەڵاتەکەی دەبردەوە. بەڵام تاکوو ئەمڕۆ هیچ کەس هەنگاوێکی وەهای هەڵنەگرتووە. بەڵێ. لە لایەکی ترەوە ئەو شتانەی کە ئێمە سەری لێ دەرناکەین کەم نین. لە کوێوە دیارە کە ئێمە لە هەموو یاساکانی سروشت تێدەگەین؟ لە سەدەی ڕابردوودا زۆریەک لە خەڵک شتانێکی وەکوو هێزی کارەبایان بە شتێکی سحری دەزانی. ئەگەر باسی کۆمپیوتەر یا تەلەفزیۆنت بۆ دایە گەورەی من بکردایە بێشک زۆر تێڕادەما. کەواتە تۆ بڕوات بە هیچ شتێکی لە سەروو سروشتەوە نییە. لەم بارە لەوە پێش قسەمان کرد. هەر خودی ئەم زارۆکەی لە سەرو سروشتەوە سەیرو سەمەرە دێتە پێش چاو، بە بڕوای من یەک سروشت زیاترمان نیە. بەڵام ئەمەیش لە جێگەی خۆیدا زۆر سەر سوڕهێنەرە. کەواتە ئەو شتە ڕەمزیانەی تۆزێک لەمەوبەر پیشانی منت دا چی بەسەر دێت؟ فەیلەسوفی ڕاستەقینە دەبێت بەردەوام چاوی کراوە بێت، تەنانەت ئەگەر هەرگیز قاڵاوە ڕەشەی سپی نەدیبێت، نابێت دەست لە گەڕان بەدوایدا هەڵبگرێت. کەواتە لە کوێوە دیارە کەسێکی دوودڵی وەک من ڕۆژێک ناچار بم شتێک کە لەوە پێش بڕوام پێی نەبووە پەسەندی بکەم؟ ئەگەر من ئەم شیمانەیە پەسەند نەکەم کەسێکی کەللەڕەقم نەک فەیلەسوفێکی ڕاستەقینە. ئالبێرتۆ و سۆفیا ماوەیەک بە بێدەنگی لەسەر کورسیەکە دانیشتن و کۆترەکان هەروەها بەردەوام خەریکی هاتوچۆ بوون. جاربەجار دەنگی شتێک یا هەنگاوی کەسێک هەڵی دەفڕاندن. سەرەنجام سۆفیا وتی، من دەبێت بڕۆم بۆ ماڵەوە و خەریکی کاروباری میوانێکە بم. لە پێشەوەدا بڕۆی دەتەوێت قاڵاوە ڕەشێکی سپی پیشان بدەم، زۆر دوور نییە وەرە. زۆر دوور نییە، وەرە. ئالبێرتۆ هەستا و پێشکەوت و بەرەو کتێبفرۆشییەکە گەڕایەوە. ئەمجارەیان لە بەردەم کتێبەکانی ڕووداوە لە سەرووی سروشتەکانەوە تێپەڕین و لە کەناری قەفەسێک لە کۆتایی فرۆشگەکەدا وەستان. کارتێکی بچووک بە قەفەسەکانەوە هەڵواسرابوو، لەسەری نووسرابوو، فەلسەفە. ئالبێرتۆ بە هێمای پەنجەی کتێبێکی پیشانی سۆفیا دا، کاتێک سۆفیا سەیری ناوەکەی کرد تێڕاما، جیهانی سۆفیا. دەتەوێت دانەیەکت بۆ بکڕم؟ نازانم دەوێرم یا نا. سۆفیا دوای تۆزێک بەرەو ماڵەوە بەڕێ کەوت، کتێبەکە بە دەستێکیەوە و کیسەیەکی شتومەکی میوانیەکەش بە دەستەکەی تریەوە بوو. هیڵدە بە تێڕامانەوە لە سەر تەختەکەی دانیشتبوو، ئەوەندە فایلەکەی ڕاگرتبوو دەستی دەلەرزی. ئەنیشکی نە دەنووشتایەوە. کاتژمێر نزیکی یانزە بوو زیاتر لە دوو کاتژمێر بوو دەیخوێندەوە. جار بە جار سەری هەڵدەبڕی و بە دەنگی بەرز پێ دەکەنی و جار جاریش خۆی با ئەدا. زۆر باش بوو کە کەس لە ماڵ نەبوو. لەم دوو کاتژمێرەدا چی بە سەری هاتبوو؟ ڕووداوەکە لەوێوە دەستی پێ کردبوو کە سۆفیا لە ڕێگای گەڕانەوەیدا لە کەپری سەرگورد هەوڵی دابوو سەرنجی سەرگورد بۆ لای خۆی ڕابکێشێت. سەرەنجام چووبووە سەردارێک و مۆرتێن وەک ڕزگارکەرێک لە لوبنانەوە گەیشتبوو و ڕزگاری کردبوو. چەند ساڵ لەو ڕووداوە تێپەڕیبوو، بەڵام هیلدەی ئێستاش لە یادی بوو کە باوکی کتێبی ڕووداوی سەرسووڕهێنەری نیڵسی بۆ خوێندبووەوە. لە ساڵانی دواییدا باوک و کچ زمانێکی ڕەمزییان هەبوو کە پێوەندیی بەم کتێبەوە بووە. ئێستا باوکی دیسان ئەم قازە بە تەمەنەی هێنابووە ناو باسەکە. پاشان باس لە سۆفیا بوو کە یەکەمین جار بوو بە تەنیا لە کافێیەک دانیشێ. وتەکانی ئالبێرتۆ بە تایبەت سەبارەت بە سارتەر و فەلسەفەی سەرەکی بوونی ژیان هیڵدەی خستبووە ژێر کاریگەری خۆی. هیڵدە کەم و زۆر ببووە هۆگری ئەم بیرۆکەیە، ئەگەرچی ئەم کارەی لە خوێندنەوەی باسەکاندا چەند جار کردبوو. نزیکەی ساڵێک لەمەوبەر ڕۆژێک یڵدا کتێبێکی سەبارەت بە فاڵگری کڕیبوو. هەروەها یەک دەستیش کارتی فاڵگری. جارێکی تر کتێبێکی دەربارەی بانگکردنی ڕۆح هێنابووەوە بۆ ماڵ، باوکی هەرجار تۆزێک دەربارەی خورافە و توانای هەڵسەنگاندنی مرۆڤی بۆ هیڵدا باس کردبوو. بەڵام وا دیار بوو خاڵی کۆتایی دانابوو بۆ ئێستا. ئەم هێرشە زۆر مەبەستدار بوو. دیار بوو نایەوێت کچەکەی گەورە بێت، بەڵام زیانی ئەم شتانە نەزانێت. بۆ دڵنیابوونی تەواوی لە ناو تەلەفزیۆنەکەوە دەستی بۆ ڕاتەکاندبوو، بەڵام هیلدا ئەم شتانەی بە باشی دەزانی کەواتە پێویست بەو هەموو ئەرکە نەبوو. شتێک کە زیاتر لە هەموو هیلدای خستبووە ناو فیکرەوە سۆفیا بوو تۆ کێیت؟ لە کوێوە هاتوویت؟ لە ناو ژیانی مندا چی دەکەیت؟ سەرەنجام کتێبێک درا بە سۆفیا کە دەربارەی خۆی بوو. ئایا ئەم کتێبە هەر ئەوەیە کە هیڵدە ئێستا لەبەر دەستیدایە؟ ئەمە خۆ فایلە. بەڵام لەگەڵ ئەوەیشدا چۆن دەکرێت کتێبێک لەبارەی خۆیەوە لە کتێبێک لەبارەی خۆیدا بێت؟ کاتێک سۆفیا دەستی بە خوێندنەوەی ئەم کتێبە کرد چی ڕوو ئەدات؟ ئێستا چی دەبێت؟ دەتوانێت چی ببینێت؟ چەند لاپەڕە زۆرتر لە فایلەکەدا نەمابوو. هیلدا دەستی کرد بە خوێندنەوە. سۆفیا لە گەڕانەوەیدا بۆ ماڵەوە لە ناوپاسدا چاوی بە دایکی کەوت. ئەگەر دایکی کتێبەکە لە دەستیدا ببینێت چی دەڵێت؟ سۆفیا هەوڵیدا کتێبەکە لە کەناری شریت و توپە فووەکاندا کە بۆ میوانی کڕیبووی لە ناو جانتاکەدا جێی بکاتەوە بەڵام نەیتوانی. سۆفیا چۆنی؟ زۆر باشە سوار یەک پاس بووین. چۆنی دایە؟ کتێبت کڕیوە؟ نا نەمکڕیوە. دنیای سۆفیا زۆر سەیرە. سۆفیا بۆی دەرکەوت سوودی نییە گەر درۆ لەگەڵ دایکی بکا. ئالبێرتۆ پێی دا. بەڵێ دیارە. هەر وا کەوتوومە زۆر پێم خۆشە ئەم پیاوە ببینم، دەکرێت ئەم کتێبە ببینم؟ ناکرێت. لانی کەم بوەستە با بگەینە ماڵەوە، دایە ئەمە کتێبی منە. دەزانم هی تۆیە، تەنیا دەمەوێت سەیرێکی لاپەڕەی یەکەمی بکەم، دەکرێت؟ سۆفیا ئامۆنسۆن لە قوتابخانەوە دەگەڕایەوە بۆ ماڵەوە، نیوەی ڕێگاکەی لەگەڵ یوانادا بڕیبوو. سەبارەت بە مرۆڤە ماشینیەکان باسیان کردبوو. سۆفیا پرسیاری کرد بە ڕاستی وای نووسیوە؟ بەڵێ کوتومت. نووسراوەی پیاوێک بە ناوی ئالبێرت کناک ئەمە چۆن دەبێت؟ سۆفیا نازناوی ئەو ئالبێرتۆیە چی بوو؟ کناکس. سۆفیا ئەم پیاوە مرۆڤێکی نائاساییە. وا دیارە کتێبێکی تەواوی دەربارەی تۆ نووسیوە ئەویش بە ناوی ساختەوە. ئەو ئەمەی نەنووسیوە. دایە واز بێنە تۆ خۆ ئاگەدار نیت. نا من ئاگادار نیم. بەیانی لە ناو میوانیەکەدا هەموو شتێک ڕوون دەبێتەوە. ئالبێرت کناک لە ژیانێکی جیاوازدا بەسەر دەبات و لە ڕاستیدا ئەم کتێبە جۆرێک قاڵاوی سپییە. چیتر با بەس بێ سەرەتا کەروێشکی سپی و ئێستاش تۆیش با بەس بێت. کاتێک گەیشتنە وێستگەی پاسی سەرکۆڵانی کلور چاویان کەوت بە کۆمەڵێک خەڵک کە دروشمیان بەرز دەکردەوە، دایکی سۆفیا بە سەرسوڕمانە وتی، خودایە! وام دەزانی لانیکەم لەم گەڕەکەدا کێشەی سیاسی سەرشەقاممان نەبێت. خۆپیشاندەرەکان دە دوانزە کەس زیاتر نەبوون لەسەر پارچەکان نووسرابوو، سەرگورد خەریکە دێتەوە. خواردنەکانی شەوی هاوین زۆر بەتامە. توانای زیاتر بۆ نەتەوە یەکگرتووەکان. سۆفیا بە زەیی بە دایکیدا هات، وتی، گوێی مەدەرێ. خۆپیشاندانێکی زۆر سەیر بوو، من هیچ لە ماناکەی تێناگەم، چاو بەستن بوو. دنیا بەردەوام دەگۆڕێت، سەیر نییە؟ پێ سەیر نییە کە سەیر نییە؟ لە هەر حاڵدا باش بوو کە نائارامی کە نائارامی تیادا نەبوو. هیوادارم گوڵە سوورەکانی بە دەرگایان نەشێلابێت. خۆپیشاندان لە باغدا چ سوودێکی هەیە، با زوو بڕۆینەوە بۆ ماڵ. دایە ئەو خۆپیشاندانەی کە دیت فەلسەفی بوو. فەیلەسووفە ڕاستەقینەکان هەرگیز گوڵەکان ناشێلن. سۆفیا ئەگەر ڕاستت بوێت من وا بیر دەکەمەوە کە هیچ فەیلەسوفێکی ڕاستەقینە نەماوە ئەم ڕۆژانە هەموو شتێک ساختەییە ئەو ڕۆژە هەم دوای نیوەڕۆ و هەم شەو هەموویان سەرگەرمی دابینکردنی پێویستیەکانی میوانیەکە بوون بەیانی ڕۆژی دواییش بەردەوام خەریکی کاری میوانیەکە بوون مێزەکانیان ڕێکوپێک کرد یوانایش هاتبوو بۆ یارمەتیدانیان یوانا وتی ئامان لە بەد شانسی. دایک و باوکی منیش دێن. سۆفیا هەمووی تاوانی تۆیە. نیو کاتژمێر لە پێش هاتنی میوانەکاندا هەموو شتێک ئامادە بوو. دارەکان بە شریتی ڕەنگاوڕەنگ و چرای ژاپۆنی ڕازابوونەوە و دەرگای باخەکە و درەختەکان و دوو لای ڕێگاکە و هەروەها ڕووکاری ماڵەکە بە تۆپەفوو واتە میزەڵان ڕازابووەوە و سۆفیا و یوانا تەواوی دوای نیوەڕۆ هەوایان لە تۆپە فوو کردبوو. لە سەر مێزەکە مریشک و زەڵاتە و چەند جۆر نانی ماڵی چنراو بوو. لە سەر مێزەکە مریشک و زەڵاتە و چەند جۆر نانی ماڵی چنرابوو. چێشتخانەکەیان پڕ بوو لە کەیکی قەیماغی و شیرینی دانیمارکی و نوقڵ. کێکی میوانیەکە وەک هەڕەمێک لە هەویر و فستەق دروست کرابوو. جێگەکەیان لە ناوەڕاستی مێزەکەدا بەتاڵ کردبوو، پەیکەری بچووکی کچێک لەسەر کێکەکە بوو. پەیکەرەکە جلی ڕێوڕەسمی وەرگیرانی بە ئەندامبوونی کلیسای لەبەردا بوو. دایکی سۆفیا دڵنیای کردبووە کە دەتوانێ ئەم پەیکەرە بەبێ وەرگیرانیش لەوێ دابنێ. بەڵام سۆفیا دڵنیا بوو کە دایکی بە ئەنقەست لەوێی دانابوو، چونکە سۆفیا بە دایکی وتبوو نایەوێت بە ئەندامی کلیسا وەربگیرێت. دایکی وای دەزانی ئەم کێکە نیشانەی وەرگیرانە بە ئەندامبوونی ئایینی مەسیحییەت. لەگەڵ ئەوەیشدا لە نیو کاتژمێری پێش هاتنی میوانەکانەوە دایکی چەند جار دووپاتی کردبووەوە کە ئەوان لە هیچ خەرجێک کەمیان نەهێناوە. وردە وردە میوانەکان پەیدا بوون سەرەتا سێ کەس لە کچە هاوڕێکانی سۆفیا هاتن هەموویان جلوبەرگی هاوینە و کراسی ناسکیان لەبەردا بوو و چاویشیان ڕەش کردبوو. دوای تۆزێک جرێمی و دەیوید بە خۆڕاوەشاندن هاتن. تێکەڵێک لە شەرم و خۆبەزلزانی کوڕانەیان تیا بەدی دەکرا. یادی لە دایک بوونت پیرۆز بێ. تۆیش هاتیتە ناو گەورە تەمەنەکان. سۆفیا ئاگادار بوو کە ئیوانا و جرێمی هەر لە ئێستاوە لە ژێر چاوەوە سەیری یەکتر دەکەن. کەش و هەوایش لەبار بوو، شەوی یەکەمی هاوین بوو. هەر کەسێک دیارییەکی هێنابوو، بەهۆی ئەوەوە کە میوانییەکی فەلسەفی بوو، بەشێک لە میوانەکان دەیانویست بزانن فەلسەفە چییە. هەرچەند هەموویان دیاریی فەلسەفەیان دەست نەکەوتبوو، زۆربەیان شتێکی فەلسەفییان لەسەر کارتەکان نووسیبوو. لە ناو دیارییەکاندا کتێبێکی قامووسی فەلسەفە دەبینرا و دەفتەرێکی یادەوەریی قفڵدار کە لە سەری نووسرابوو، بیرە فەلسەفییەکانی من، ئەرکی میوانداریی لە ئەستۆی دایکی سۆفیا بوو و هەر میوانێک کە دەهات پەرداخێکی گەورەی ئاوی سێوی بۆ دەهێنا. بەخێر بێن. ناوی ئەم کاکەیە چییە؟ وابزانم لەوە پێش نەمدیون. سیسیل، خۆشحاڵم کە توانیت بێیت. میوانە لاوەکان هەموویان هاتبوون و لەژێر دارەکاندا دەگەڕان. دوای ماوەیەک، دایک و باوکی یوانە بە مارسدیسە سپییەکەیانەوە هاتن و لەبەر دەرگای باخەکەدا دابەزین. ڕاوێژکاری ئابووری، مەبەست باوکی یوانایە، قاتێکی خۆڵەمێشی زۆر ڕازاوەی لەبەردابوو و ژنەکەیشی کۆتێکی سووری زەنگیانەی لەبەردابوو. سۆفیا دڵنیابوو کە بووکەشووشەیەکی لەبەرچاو گرتبوو و بە بەرگ درووەکەی وتبوو کە وەکوو ئەوەی بۆ بدوورێت. شتێکی تریش دەبێ لەوانەیە پیاوەکەی بووکەشووشەیەکی کڕیبێت و بە سیحربازێکی وتبێ زیندووی بکاتەوە. بەڵام ئەم بۆچوونە نەدەکرا بۆیە سۆفیا ئەمەی لە مێشکی کردە دەرەوە. لە ئۆتۆمبێلە مارسیدسەکەیان دابەزین و هاتنە ناو باخکە و لاوەکان تێیان ڕامان. باوکی یوانا پاکەتێکی درێژ و باریکی بە دەستەوە بوو و لەلایەن بنەماڵەی ئینگە بریگستۆنەوە پێشکەشی کرد. سۆفیا دیاریەکەی هەڵپچڕی ئەگەر وتتان چی بوو؟ بووکێکی باربی. سۆفیا هەوڵی دا خۆی بگرێ بەڵام یوانا نەیتوانی خۆی ڕابگرێت و وتی، زۆر نەزانن. سۆفیا یاری بووکەشووشە دەکات. دایکی یوانا بە دەنگی زەنگیانەکانیەوە هاتە پێش و وتی، بەڵام ئەمە بۆ دیکۆر و جوانییە، دەزانیت؟ سۆفیا هەوڵیدا زوو کێشەکە تەواو بێ بۆیە وتی زۆر باشە ئێستا دەتوانم دەست بکەم بە کۆکردنەوەی ئەم شتانە. میوانەکان بەرە بەرە لە دەوری مێزە گەورەکە کۆبوونەوە. دایکی سۆفیا بە دەنگێک کە دەیویست نیگەرانیەکەی داپۆشێ بە توندی بە کچەکەی وت تەنیا چاوەڕوانی ئالبێرتۆین. باسی میوانە بەڕێزەکە لەوە پێش لە ناو میوانەکاندا بڵاو بووبۆوە بەڵێنی دابوو بێت کەواتە دێت. بەڵام لە پێش هاتنی ئەوەوە ناتوانین میوانەکان دابنیشێنین. ئەڵبەت کە دەتوانین دەست پێ بکەین. دایکی سۆفیای میوانەکانی بە دەوردا دانیشاند و کورسی نێوان خۆی و سۆفیای بە بەتاڵی هێشتەوە. تۆزێک دەربارەی هەوای خۆش و ئەوەی کە سۆفیا چیتر بووە بە خانمێکی گەورە قسەی کرد. پاشنیو کاژمێر پیاوێک بە ڕیشێکی ڕەش و کڵاوێکەوە لە دەرگای باخەکە هاتە ژوورەوە. دەستەیەک گوڵی پێ بوو بە پانزە گوڵی سوورەوە. ئالبێرتۆ سۆفیا لە پشت مێزەکەی هەستا و هەڵهات کە بەخێرهاتنی لێ بکات. دەستی ئاڵقە کرد لە دەوری ملی و گوڵەکەی لێ وەرگرت. لە وەڵامی سۆفیادا ئالبێرتۆ دەستی کرد بە گیرفانیدا و چەندانە دەمە قاچانی دەرهێنا و ئاگری دان. کاتێکیش هات بۆ لای مێزەکە دانەیەکی داگیرساند و لەسەر نووکی کێکەکە داینا و دوایی ڕۆیشت و لە شوێنی بەتاڵی نێوان سۆفیا و دایکیدا دانیشت و وتی لە دیداری هەمووتان خۆشحاڵم. میوانەکان تێڕامابوون دایکی یوانا سەیرێکی پڕ مانای مێردەکەی کرد. دایکی سۆفیا لە هاتنی ئالبێرتۆ ئەوەندە خۆشحاڵ بوو کە هەر کارێکی بکردایە لێی دەبوورا. خودی سۆفیاش هەوڵیەدا بەری پێکەنینی بگرێت. دایکی سۆفیا بە کەوچکەکەی دا لە پەرداخەکە وتی. ڕێگە بدەن لەگەڵ هاتنی ئالبێرتۆ کناکسدا هاتنی ئێوە بۆ ئەم میوانییە فەلسەفییە بەخێر بگرم. ئەو هاوڕێی تازەی من نییە. شاراوە نەبێت ئەگەرچی مێردەکەم بەردەوام لە گەشتدایە، بەڵام من هیچ هاوڕێیەکم نییە. بەهەرحاڵ ئەم کەسە سەیر و سەمەرە مامۆستای فەلسەفەی سۆفیایە. تەقە و ڕقە تەنیا هونەری ئەم پیاوە نییە. بۆ نموونە ئەم پیاوە دەتوانێ لە ناو کڵاوەوە کەروێشکێکی زیندوو یاخود قاڵاوە ڕەشە دەربێنێت وایە سۆفیا؟ ئالبێرتۆ وتی زۆر سپاس پاشان دانیشت. سۆفیا پەرداخەکەی بەرز کرد و وتی بە خۆشی و هەموویان بە خۆشی ئالبێرتۆ پێکەکەیان هەڵدا. ماوەیەک سەرگەرمی خواردنی مریشک و سەڵاتە بوون، لە پاشان دوو کەس لە کوڕەکان دەستیان کرد بە فڕێدانی ئێسکەکان بۆ سەر بان. دایکی سۆفیا بە ڕووخۆشییەوە ئاگاداری کردنەوە، تکایە ئەم کارە مەکەن. ئەو ئێسکە گەر لەناو ئاودانەکەدا گیر بکا، دەردی سەری زۆرە. یەکێک لە کوڕەکان وتی ببورە، بە پێچەوانەوە ئێسکەکەی هەڵدا بۆ ئەو بەری پەرژینەکە. سەرەنجام دایکی سۆفیا وتی وابزانم باشتر وایە دەورییەکان کۆبکەینەوە و کێکەکە ببڕین. ئیوانا و سۆفیا ئێوەیش یارمەتیم بدەن. دوای چەند خولەکێک قاوە و کێک لەسەر مێزەکە ئامادە بوو ئالبێرتۆ پاشماوەی دەمە قاچانەکانی دا بە کوڕەکان. دایکی سۆفیا دیسان تەقەی لە پەرداخەکە کرد و دەستی کرد بە قسە کردن. نامەوێت وتاربێژی بکەم. بەڵام من هەر ئەم تاقە کچەم هەیە و یەکجاریش زیاتر تەمەنی نابێتە یەکجاریش زیاتر تەمەنی نابێتە پانزە ساڵ. کە هەشت ڕۆژ لەمەوبەر بوو هەروا کە دەیبینین ئێمە خۆمان لە هیچ خەرجێک نەشاردۆتەوە و کێکی جەژنەکە بیست و چوار قاتە کەواتە لانیکەم هەر کامتان قاتێکتان بە دەر کەوێت ئەوانەی کە لە قاتەکانی سەرەوە دەخۆن دەتوانن دوو قات هەڵگرن چونکە تا دێتە خوارەوە گەورەتر دەبێت ژیانیش هەر بەم جۆرەیە کاتێک سۆفیا منداڵ بوو لە بازنەیەکی بچووکدا دەوری لێ ئەدا. بەرە بەرە بازنەکە گەورە بووەوە. ئێستا ڕووبەری بازنەکە دەگاتە شاری کۆن. سەرەڕای ئەمە چونکە باوکی بەردەوام لە گەشتدایە سۆفیا بەردەوام بۆ هەر شوێنێکی دنیا تەلەفۆن دەکات. سۆفیا ئێمە هەموومان یادی پانزە ساڵی پیرۆز دەکەین. دایکی وانا هەڵگەڕای و وتی زۆر جوانە. سۆفیا نەیدەزانی مەبەستی چی بوو، وتارەکە یاخود کێکەکە یا خودی سۆفیا. میوانەکان چەپڵەیان لێدا و یەکێک لە کوڕەکان دەمەقاچانێکی هەڵدا بۆ سەر دارە هەرمێکە. سۆفیا بە نائومێدییەوە سەیری ئالبێرتۆی کرد. ئالبێرتۆ وتی، زۆر زیاتر لەو شتەی بیرم لێ دەکردەوە خەریکە ڕووەدات. من و تۆ هەرچی زووتر دەبێت لێرە بڕۆین. بەڵام من دەبێ وتاربێژییەکی کورت بدەم.